ستالین بە ناوی حکوومەتی ڕووسیای فیدراڵی کۆنفراسەکەی کردەوە. ئۆتۆنۆمی بۆ وڵاتە شاخاوییەکەی داغستانیان ڕاگەیاند. ناوێکی نوێ، ڕێگایەکی نوێ، چارەنووسێکی نوێ لە ڕۆژمێرە داغستانییەکان ئەو ڕۆژە بە خەتێکی سوور نیشان کرا. پاش ماوەیەک لینی لە ژووری خۆی لە کرملین پێشوازی وەفدێکی داغستانی کرد. پاش گفتوگۆیەکی زۆر و لەسەر داخوازی چیاییەکان خۆیان، لینین وێنەی خۆی بە دیاری بۆ ناردن لێی نووسرابوو بۆ داغستانی سوور. ئاسنگەری کوباچی و تەنەکەچی ئونستۆکۆڵ چوارچێوەیەکی ئەوتۆیان بۆ داڕشت کەس شتی وای نەدیبوو. لە هەمان ساڵدا کەشتییەکی نوێ لە بەندەری مەحەچقەلادا هاتە دەرێ، ناوی داغستانی سوور بوو. داغستان خۆیشی وەکوو کەشتییەکی گەورە وابوو کەوتبووە گەشتێکی نوێی گەورەوە بەرەو پێشەوە دەچوو. ئەستێرەی بەیان، ئەمە ناوی یەکەم گۆڤاری داغستانی بوو. بەیانی لە داغستان هەڵاتبوو. پەنجەرەیەک بەرەو دونیای هەراودا کرابووەوە. لە ڕۆژە سەختەکانی شەڕی نیشتیمانیدا کە تاقمەکەی گۆتزنسکی بە شاخان وەرببوو باوکم نامەیەکی هاوڕێیەکی بە ساڵاچووی پێگەیشت کە هاوڕێی خوێندنی مەدرەسەی بوو. باسی نەجمەدین گۆتسنسکی سەربازەکانی کردبوو لە کۆتاییدا گوتبووی نەجمەدین لێت ڕازی نییە وابزانم زۆری پێخۆشە گەل بێت و تۆ شعر بۆم چیاییە هەژارانە بنووسی و ڕاستەقینەی ئیمامیان تێبگەیەنی من وەئەستۆم گرتووە کە خۆم بگەیەنمە تۆ و هەرێم داوە کە تۆ ئەمە دەکەی. تکایە داوای من و ئارەزووی ئیمام بەجێ بێنە، نەجمەدین چاوەڕێی نامەت دەکات. باوکم وەڵامی دایەوە، ئەگەر تۆ کاری وات گرتووەتە ئەستۆی خۆت شیعرەکان بنووسە. ئەمن یەک بە باری خۆم نامەوێ ئاو بەربدەمەوە سەر ئاش گێڕێ ئەوەوە. وەسەلامی. والکلام. لەو کاتەیا محەمەد میرزا خزرۆڤی بۆلشەڤی ناردیە دوو باوکم بۆ ئەوی بچێتە تەمەرخان شورا و داوای لێکرد لە ڕۆژنامەی کراسنێی گۆری واتە شاخە سوورەکان ئیش بکات. ئەم ڕۆژنامەیە بوو کە شعری بانگێک بۆ هەژارەکانی شاخی باوکمی بڵاو کردەوە. باوکم لەبارەی داغستانی نوێی نووسی بۆ کراسنێی گۆری نووسی. ڕۆژگار هات و چوو محەممەد میرزا خزرۆڤ کچێکی بوو، ڕوویان لە باوکم نا تا ناوێکی بۆ پێشنیاز بکات، ئەویش بڵندی کرد و گوتی، زوهرە. زوهرە مانای ئەستێرەیە. ئەستێرەی نوێ لە دایک بوون. مناڵ گەورە بوون و بە ناوی پاڵەوانە مردووەکان کران. داغستان وەکوو لانیکێکی گەورە وابوو، شەپۆلی قەزوین لای لایەی بۆ دەگوت. وڵاتێکی گەورە وەکو هەتیو خۆی لە سەر داغستان داهێنابوو، لەو کاتەیا دایکم گۆرانی بە پەڕەسێلکە و گیان برد بەرد و گوڵی پشکوتوی پایزان هەڵگوت، بە دەم ئەم لای لایەنەوە سێ کوڕ و کچێک لە ماڵی ئێمەدا پێگەیم. دیسان سەد هەزار کوڕ و کچ لە داغستان پێگەیشتن. جووتیار، شوانکارە باخچەوان، ماسیگر، بەردتاش، مۆرهەڵکەن، ئەندازیاری کشتوکاڵی، دوختۆر، مامۆستا، ئەندازیار، شاعیر، هونەرمەند، کەشتی کەوتنە دەریاوە و فڕۆکە کەوتنە ئاسمانەوە و چرای وا ڕووناکیان بڵاو کردەوە کەشتی وا پێشتر نەدیترابوو. سلێمان ستالسکی گوتی، ئێستا بوومەتە خاوەنی سامانێکی گەورە. باوکم گوتی، ئێستا تەنیا لێپرسراوی دێ نیم، بەڵکو هی هەموو وڵاتم. ئەبوتالیبیش هاواری کرد، بفڕە! گۆرانییەکەم بفڕە بەرەو کرملین بفڕە! نەوەی نوێ سەروسیمای نوێیان بە گەلەکەمان بەخشی. وڵاتی گەورەی سۆڤیەت وەکوو درەختێکی گەورە وایە، داغستان چڵێکێتی. نازییەکان بۆیە پەلاماریان داین تا ئەو درەختە ڕیشەکێش بکەن و قەد و چڵەکانی بسووتێنن. ئەو ڕۆژە ژیان ڕێچکەی ئاسایی خۆی گرتبوو، لە خونزاخ بازار یەک شەم هەبوو. لە قەڵادا پێشانگای کشتوکاڵی ناوچەیی هەبوو. تیپێک لە گەنجان چووبوون بە قەد چیای زینێ هەڵگەڕێن. شانۆی ئاڤاری خۆی بۆ یەکەم شەوی شانۆگەری قوتووی گیروگرفتی باوکم ئامادە دەکرد. بەڵام بۆ بەیانی قوتوویەکی گیروگرفتی وا کرایەوە کە ئەوانەی دی هەموو، لەبیر کران چونکە شەڕ دەستی پێکرد. ڕەوەگەنج و پیاو لە هەموو گوندە شاخاوییەکانەوە ڕەوانە کران کە تا دوێنێ ڕەزەوان بوون و ئەمڕۆ پاسەوان و بەرگریکەری وڵاتەکەیانن، لە هەموو گوندەکانی داغستان پیرەژن و کچە عازەب و منداڵ چووبوونە سەربانان و سەیری زەلامانیان دەکرد کە خەریک بوون دەڕۆیشتن. دەچوون ماوەیەکی زۆریان پێدەچوو. هەندێک بە یەکجاری دەڕۆیشتن. لە هەموو شوێنێکدا هەمان قسە بوو دەکرا. خوا حافیز دایە. بەخێر بمێنن بابە. ئەو ماڵە هەر ئاوا بێ داغستان. بەختتان لەبار بێ منداڵینە. بە سەرکەوتوویی بێنەوە بە سەرکەوتوویی. شەمەندەفەر لە دوای شەمەندەفەر مەحەچقەڵایان بەجێهێشت. وەک هێڵێک وابوون لە نێوان دەریا و شاخەکاندا. گەنج و هێز و جوانی داغستانیان پێ بوو. سەراپای وڵات پێویستی بەم هێزە بوو. پیاو لە هەموو شوێنێکا دەیبیست. دل بەر خوا حافیز. حورمێ. خوا بتپارێزێ. بەجێم مەهێڵە. دەمەوێ لەگەڵتا بێم. بە سەرکەوتوویی دێینەوە. بە سەرکەوتوویی. شەمەنەفەرەکان ڕۆیشتن. کۆلیجی ڕاهێنانی مامۆستایانی خۆم دەبینم بە تالوێنی سوارەی داغستانی بە تەک گۆڕستانی ئەو کەسانەدا تێپەڕی کە لە پێناوی شۆڕشدا شەهید کران کەرا کەراییڤی پارتیزانی سوور سەرکردیان بوو ڕوویەکی ترش و تاڵی هەبوو بە تالوێنەکەی خۆی لە شیری خوادا ئینجا چیاییەکی نەوە ساڵی قسەی بۆ بەتالیۆنەکە کرد. داخم ناچێ کە ئەمڕۆ لە تەمەنی سی ساڵیدا نیم، بەڵام، بەڵام بە سێ کوڕم لەگەڵتاندام. ئینجا تیپی جەنگاوەری داغستان، بەتالیۆنی تانکی شامل، شەمەندەفەری شەڕکەری کۆمسومۆڵی داغستان هاتن. کوڕ و باب شان بە شانی یەکدی دەجەنگان. جارێکی دی ناوبانگی جەنگاوەران لەسەر شاخان درەوشایەوە. ئافرەت، خەنا و کە و گوارە و بەنتک و کەمەرە و ئەنگوستیلەیان بەخشی، کە دیاری دەزگیران و مێرد و باوکان بوو، زێڕ و زیو و مروارییان بە وڵاتەکەیان بەخشی بۆ ئەوەی سەرکەوتن بەدەست بێنن. بەڵێ داغستانییەکان چوونە سەنگەر بۆ ئەوەی شان بە شانی سەراپای وڵات بجەنگن. لە هەموو قۆڵێکا دەکەوتنە بەرچاو. دەریاوان، پیادە، تانکچی، نیشانەشکێن، فڕۆکەوان، تفەنگچی، کۆماندۆ، پارتیزان، لە هەموو سەنگەرەکانیشەوە نامەی ناخۆش بۆ داغستانی بچکۆلە دەهات. گوندی تسادامان حەفتا ماڵە. نزیکەی حەفتا لاوی چوونە سەنگەر. لە کاتی شەردا دایکم دەیگوت، زۆر جار لە خەوندا دەبینم هەموو منداڵە ساداییەکانمان لە مێرگی خوارێ کۆبوونەتەوە. هەندێ جار سەری هەڵدەبڕی و تەماشای ئەستێرەیەکی دەکرد و دەیگوت، ئەو ئەستێرەیە لە شوێنێکی نزیک لینینگراد بەسەر منداڵەکانماندا دەجریوێنێ. کە باڵندەی کۆچەریش لە باکوورەوە دەهاتن دەیگوت، ئەرێ منداڵە ساداییەکانمانتان نەدیوە؟ ژنە چیاییەکانمان بە نامە خوێندنەوە و گوێدانە ڕادوێ زۆر ناوی سەیر و گران فێر بوون، کێرچ، برێست، کۆرسون، شیفچینکۆڤسکی، پلویستی، کۆنستانتا، فرانکفۆرتی سەرمێن، براند، براندنبرگ. دوو ناو هەبوو هەمیشە لێیان تێکەڵ دەبوو، بۆخارێست و بۆدابێست. باوەڕیان نەدەکرد ئەمانە دوو شاری جودا بن. بەڵێ. منداڵت ساداییەکانمان چوونە زۆر وڵاتی بێگانە. لە چل و سێ دا من و باوکم چووینە شاری بالاشۆڤ. برا گەورەکەم واتە محەمەد هەمزەتۆڤ لەوێ لە نەخۆشخانەی سەربازی ئەمری خوەی کردبوو. باوکم نەمامێکی لە سەر گۆڕەکە چاند، چنارێکی ڕووسی، گوتی، گۆڕستانی تسادامان فراوان بووە. گوندەکەمان گەورە بووە. گۆڕستانی تسادا دراوسێینە. ئێوە لە گۆڕستانی تسادا لە ناو کفنی سپی ڕاکشاون و تاریکی لولی داون. من لە دوورەوە هاتوومەتەوە ماڵێ، کەچی ئێوە ئەوەندە نزیکن و کەم برادەر. لە گوند ماوە گوندەکەمان خزمی تێدا کەم بۆتەوە تۆش کچی کاکەم ئەمڕۆ نەهاتیتە پێشوازیم ئەی نەشمیل و ڕۆحسوو چی لێ هاتووە چی؟ ڕۆژگار وەک ڕووبار بەسەر تا تێدەپەڕێ هاوڕێکانی دوێنێت خوێندنیان تەواو کرد کەچی تۆ هەتا هەتایە هەر لە پۆلی پێنجەمی پێم سەیر و ناشرین بوو لەم ناوچە چۆڵە لەسەر گۆڕەکەی زۆرنای بێسڵان فیقەی دێ دەفی باوکی سەمەدی هاوڕێی لێیدا گوێ لە ڕۆژگاری پێشوو بوو هەستم کردوە کوشادی زەماوەندی دراوسێکەیان شاد بوو. نەخێر خەڵکی ئێرە حەزیان لە هەرا نییە. ئەوەی بانگیشی بکەی وەڵامت ناداتەوە، گۆڕستانی تسادا نیشتیمانی بێدەنگان دوا مەنزڵی ڕۆڵەکانی نیشتیمان دوا مەنزڵ. تۆ گەورە دەبی و بێ سنوور دەکشی. ساڵ بە ساڵ پڕکێلتر دەبی، دەزانم. دەزانم ڕۆژێ دێ و منیش دەکەومە ناو سنووری تۆ لە نێو چاوانمە نووسراوە هەرچەندە ڕێمان جودا بێ دوا قۆناغ لێرە پێک دەگەینەوە بەڵام زۆر سادایی هەن لێرە نایان بینم نا ئەگەر چی لە مێژی شەمردون زۆر سەربازی گەنج و جەنگاوەری کاڵ لە ماڵەوە نەمردون ئێسحاق بیاسلانۆڤ لە کوێ نێژراوی حاجی ماگوی برام ئەدی تۆ لە کوێی برا ئازیزە کوژراوەکانم ئێوە لە کوێن دەزانم دەزانم چیتر یەکدی نابینینەوە بەڵام سەد ئاخ بەڵام سەد ئاخ گۆرتان لە گۆڕستانی سادا نییە گولە لە شەرگەی دوورە دڵی سمیون لە شەرگەی دوور دەستان تێکگرتووە گۆرستانی سادا تۆ چۆن گۆڕی ڕۆڵەکانت وا دوور فڕێداوە ئێستاش لە وڵاتی گەرم و سارد کە ڕۆژ دەجۆشێ و زریان دەیبەستێ ژنە ئاڤار گوڵ ناهێنە سەر گۆرتان و لەسەر گوڵ کۆی دانانێن.